دەیەم کاسبکار خۆشەویستی خوایە ئەو شەوە زیندە سەرمای بوو سبەی بەیانی کە چوو بۆ نەخۆشخانەی زیندان پزیشکەکە گوتی پێویستە چەند ڕۆژێک پشوو بدەیت زیندەش قبوڵی کرد. لە دەرمانخانەی زیندانەکەدا نوست. هەرچەند گەورەترین ئارەزووی بەندییەکان ئەوە بوو ئەگەر بۆ شەوێکیش بووە لە زیندان بچنە دەرەوە و لە نەخۆشخانەدا بمێننەوە، کەچی زیندام حاڵی زۆر بەدڵ نەبوو. لە لایەکەوە بۆنی لێفە و ڕایەخی نەخۆشخانە کە ناڕەحەتی دەکرد، لە لایەکی ترەوە ئەو دەرمانانەی کە خواردبوونی تێکی دابوو. لەمانەش گرنگتر شەیدای گێڕانەوەی سەربوردە و بەسەرهاتەکەی خۆی بوو بۆیە ناچار بوو چاوپۆشی لە پشووی نێو نەخۆشخانەکە بکا و بگەڕێتەوە لای برادەرەکانی کە سەرگوزشتەکەی دەگێڕایەوە غەم و پەژارەی کەمتر دەبۆوە لەو دەمەدە کە هاوبەندیەکانی نانی ئێوارەیان خوارد بوو بە غەمباری و پەستیەوە لەسەر جێگاکانیان ڕاکشابوون زیندا خۆی بە قاوشەکەدا کرد ڕدێن سپی قاوشەکە لە هەمویان پتر خۆشحاڵ بوو هاواری کرد کوڕینە مژدەم دەنێ وازیندا هاتەوە یەکێکیان گوتی، ڕەنگە درۆی کردبێ و نەخۆش نەبووبێ. تەواوی بەندییەکان ڕاست بوونەوە. بەندییەکی پیر کە لە سەرووی ژوورەکە دانیشتبوو گوتی، برادەران، خەریکە دنیا سارد دەبێ، ئەو کوڕەش لێفەی نییە. دیارە سەرمای دەبێ، کە ئەوەندە عاشقی حیکایەتەکەی بوون، بە لای کەمەوە مشوورێکی بخۆن. زیندە گەییە بەر دەرگا. ڕەنگ و ڕووی تێک چووبوو. یەکێک لە بەندییەکان لە قاقای پێکەنینی دا و گوتی، ناشێ پشیلە سوورە پێی لێ نابی. ئەوە چ خێرتە؟ تۆزێ سەرمام بووە. یەکێک لە بەندیەکان بە دەنگێکی گڕ گوتی، خۆ تۆ زیندوو نیت تا سەرمات بێ، خۆ مردووش نەخۆش ناکەوێ. زیندە هاتە ژوورەوە و لە پاڵ دیوارەکەدا دانیشت. هەناسەیەکی قووڵی هەڵکێشا و گوتی، برام، ڕاستە زیندوو نیم و ناژیم. بەڵام لە هەر جێ قازانجی دەوڵەت لە ئارادا بێ، بە تۆبزی زیندوو دەکرێمەوە. ڕدێن سپی قاوشەکە گوتی، بابە گیان، ئەگەر تاقەتی حیکایەت کردنت هەیە، کاتەکە بەفیڕۆ مەدە. زیندە دەستی ڕەزامەندی خستە سەرچاوی پرسی، گەیبووینە کوێ؟ دوو سێ کەس وڵامیان دایەوە. گەڕایتەوە چاخانەکە و کاغەزی ئەقدەسیان دایتێ. ئەها! ڕاستە. بەڵێ، دوای ئەوەی بەسەرهاتی مۆزەخانەکەم بۆ هاوشارییەکەم گێڕایەوە، کاغەزەکەی ئەقدەسیان دامێ. خوێندمەوە ماتەمی دایگرتم هاوشاریەکەم گوتی بەڕاستی تۆ بنیادەمێکی گەوجی تۆش وەکو من ئەقدەس بێنە بۆ ئەستەمبۆڵ و بابە خۆی لە ماڵە دەوڵەمەندێکە کار بکە هەم هەفتەی دووسێ جار یەکدی دەبینین و هەم لە گوند ڕزگاری دەبێت لەم قسانە تووڕە بووم دەمویست بڵێم کەر پیاو من وەکو تۆ بێ ئابڕوو نیم کە بە پارەی ژنەکەم بژیم و لە بەیانیەوە تا ئێوارێ لە چاخانەکەدا خەریکی قومار بم بەڵام بە هەر حاڵی بوو زمانی خۆم گرت هەرچیەک بێ خەرجی کێشاوم و زۆری قەرزاربارم. گەر قسەیەکم کردبا لێم دەڕەنجا و ئەوسا ناچار بووم شەو لە کۆڵانان بنووم. هاوشارێکەم کە هەستی بە نیگەرانیم کرد بوو گوتی، مەرج نییە پارە لە کچەکە وەربگری. با ئەو بۆ خۆی کار بکا و پارەکەی پاشەکەوت بکا. تۆش بۆ خۆت کار بکە. هەر کاتێ ویستت بیگوازیتەوە، ئەوە بۆ خۆتان پارەی خانووێکتان کۆ کردۆتەوە. سەیرم کرد ڕاست دەکا. ئەگەر هەروا دەستەوئەژنۆ دانیشم، لەوانەیە ئەقدەس لە دەستم بچێ. کە من هیچ تەماحێکم بە پارەی ئەو نەبووە و کاریشی پێ ناکا لە هاوشاریەکەم پرسی گریمان ئەقدەس هات بۆ ئەستەمبۆڵ ئیش کوا پێکەنی وڵامی دایەوە دەوڵەمەندەکان کچێکی وەها لە ئاسمان دەقۆزنەوە تۆ بۆی بنووسە بابێ کار دۆزینەوە لەسەر من گوتم بەڵام من نایڵم لە ماڵەکە کار بکە کە کوڕی گەنجیان هەبێ هاوشارێکەم گوتی، بابە من ماڵێک دەدۆزمەوە کە خاوەنەکەی ژن بێ و پیاویان هەر نەبێ. هەر ئەو شەوە نامەیەکم بۆ ئەقدەس نووسی کە زوو بکەوە خۆت و بێ بۆ ئەستەمبوڵ. ئەقدەس وای زانیبوو من کارێکی چاکم دۆزیوەتەوە، بە تەلەگراف وەڵامی دامەوە، فڵان ڕۆژ لەوێم، بە شەمەندەفەر دێم. سبەی بەیانی کاکی هاوشاریم بردمی بۆ باخچەیەک. گۆشەیەکی باخچەکە تایبەت بوو بۆ ئەو کارە. کۆمەڵێک ژن و پیاوی گەنج و پیر تەنانەت کوڕیژگە و کچۆڵە لەسەر کورسی دانیشتبوون. ئەو کابرای کە ئەو کارەی دەکرد لەبری دوکان و مغازە ئەو باخچەی کردبوو بە جێکارەکەی و بە بەلاش ڕۆژێ سێ چوار هەزار لیرەی دەست دەکەوت دوای ئەوەی باسی ئەقدەسی ژنەوت و زانی چ کارگەلێک بەڵەدە گوتی ژنێکی پیر و دەوڵەمەند هەیە بە گوێرەی دڵی ئێوەیە. لە کۆنە شازادەکانی تورکە و نێوی ئیحسان خانمە و بە تاقی تەنیا لە کۆشکێکی گەورەدا دەژی و پێویستی بە پەرستارێکی واهی هەیە ئەم پارەی چاک دەدات و هەم کارەکەشی هاسان و ڕەحەتە هەم ئێوەش دڵنیان و هیچ پیاوێک لە کۆشکەکەیدا نییە کچ و کوڕەکانی ئیحسان خانم هەموو شویان کردووە و ژنیان هێناوە و جیابوونەتەوە ئەو پیرێژنە بە تاقی تەنیایە ئەگەر کچەکە ئاقڵ و ژیر بێ و بتوانێ دڵی پیرێژنەکە ڕابگرێ ئەوە غەرقی ناز و نیعمەت دەبێ بۆ خۆی دەخوا و دەشوا دوور نییە ڕۆژێ بێت ببێ بە میراتگری ئەو زۆر خۆشحاڵ بووم دەربارەی ڕۆژانە و هەموو مەرجەکانی دی دوای خاوەن کارەکە ئەدرەسی ئەحسان خانمی داینێ کە ئەقدەس هات یەک ڕێ بی بە مەلای ئەحسان خان ئەو شەوەی کە بڕیار بوو سبەینێ ئەقدەس بۆ ئەستەمبۆڵ بێ تا بەیانی خەو نەچوە چاوم سبەیش هەرچەند دەمزانی قیتار بۆ نزیکی ئێوارە دەگاتە ئەستەمبۆڵ، لە بەیانی زووەوە چووم بۆ وێستگای شەمەندەفەر. هەرچەند کاتی هاتنی شەمەندەفەر نزیکتر دەبوو، ترپەی دڵ و هەڵچوونی دەروونم پتر دەبوو. ئاخری کاتی هاتنی قیتار گەیی، بەڵام چ هەواڵێک لە شەمەندەفەرەوە نەبوو. لە بڵندگۆی وێستگەکانەوە ڕاگەیەنرا، شەمەندەفەرەکە یەک سەعات دوا دەکەوێ. یەکێک لە پێشوازیکەران کە وەکو من بە بێ قەراری چاوەڕێی مێوانەکانی دەکرد کەوتە بۆڵەبۆڵ و دایک و باوکی بەرپرسانی دەزگاکەی لە گۆڕدا هەژاند و گوتی، وا وا لێکراوان، تا ئێستا کێ دیویە کە شەمەندەفەرەکانتان لە کاتی خۆیدا بگەنە جێ؟ کە کارەکانتان بە ڕێکوپێکی بۆ ئەنجام نادرێ بۆ ئەم هەموو جاڕە دەدەن؟ دوو سێ کەسی دیکە کەوتنە بۆڵەبەڵ هێندەی نەما کار بگاتە شەڕ و فەرتەنە. باش بوو هاتنی شەمەندەفەرەکە کۆتایی بە مشت و مڕەکە هێنا. پێشوازی کەران بەرەو شەمەندەفەرەکە غاریان دا منیش وەکو شێت خۆم گەیاندە پەنجەرەکان. دەمویست هەرچی زووترە ئەقدەس ببینم. لەم کاتەدا دەستێک خرایە سەرشانم و دەنگی ناسکی ئەقدەسم بەر گوێ کەوت. زیندە، ئەی کۆڵەکەی ژیانی من؟ پێشوازیکەران لەگەڵ میوانەکانیاندا کەوتنە ماچ و موچ، بەڵام ئێمە شەرممان کرد یەکدی لە ئامێز بگرین، وەک ماوەیەک بێدەنگ و بێ جووڵە بەرامبەر بە یەکدی وەستاین. ئەم ڕوانین و نیگایەمان لە هەزاران ماچ لەززەتبەخشتر بوو. هەردوو جانتا و بوخچەیەکەم لە دەستی ئەقدەس وەرگرت، ئەم جانتایانە ئەو جیازییانەی تێدا بوو کە ئەقدەس لە ماوەی چەند ساڵدا بۆخۆی کڕیبوونی. گوتم، ئەقدەس گیان، بەخێرهاتی. زۆرم بیردەکردی. جێیەکم بۆ پەیدا کردووی ئێژی بەهەشتە. ئیش و کارت خواردن و خەوتنە. کارێکی ئاسان و کرێیەکی چاک. خەیاڵت ئاسوودە بێ. پیرێژنێکی بەتەمەن نێوی ئیحسان خانمە. کۆشکەکەی لە داردەنیلدا تاکە. تۆ دەبێ بە خاتوونی کۆشکەکە. ئەقدەس گوتی، ئەی تۆ؟ کارێکت بۆ خۆت دۆزیوەتەوە یان نا؟ هێشتا نا. ئەی کارتەکەی بەرجەستە بوو بە چی؟ بە کەڵکت نەهات؟ چیڕۆکێکی درێژە، کارتەکە خراپ بوو، خۆشی لە دەسەڵات کەوتبوو. بەکرێ چووین بۆ کۆشکەکەی ئیحسان خانم، کۆشکە کە بەڵەد بووم و وەلێ ئیحسان خانم نەهاتە بەرچاومان و نەمان بینیبوو. ژنێک هات و دەرگای کردەوە. پێم گوت، بە خانم بڵێ ئەو کارەکەرەی کە داوای کردبوو هاتووە. بە ئاقدەسیشم گوت، هەمیشە سەرت لێ دەدەم. دوو دڵۆپە فرمێسکی درەژ لە چاوە ڕەشەکانیەوە بەسەر گۆنە ئاڵەکانیا هاتنە خوارێ. بۆ ئەوەی من نەیبینم ڕووی خۆی وەرچەرخاند. حاڵی منیش ئەوە هەر مەپرسە. ئەگەر لەوە پتر ماتەڵ بوایەم جڵەوی لە دەست بەر دەبوو. ئەقدەس ئەشکەکانی دەدیم و ئابڕووی دەچوو. بە پێ بەرەو ئوتێلەکە گەڕامەوە. چونکە درەنگ گەیمەوە ئوتیلەکە ڕووم نەهات لە دەرگا بدەم و فەڕاشەکە بێدار بکەمەوە. ئەو شەوە لە کۆڵان نوستم و تاکوو بەیانی خەونی زێڕینم بە ئەقدەسەوە بینی. بەیانی سوورتر لە جاران کەوتمە هەڵپەی کاردۆزینەوە، هەر ئەوەندە بمبیستایە لە شوێنێکدا کرێکاران ئیش دەکەن یان کرێکاریان دەوێ، بە ڕاکردن خۆم دەگەیاندە ئەوێ. هەر کەس ڕۆژنامەی بخوێندایەتەوە، دەچوومە تەکیەوە و لاپەڕەی کاری بەتاڵم دەبینی و تەماشام دەکرد. بەڵام هەمووی بێسوود بوو. دەچوومە هەر شوێنێ خێرا ناسنامەیان دەویست. هاتنی ئاقدەسیش خەمێکی تازەی بۆ پەیدا کردبووم. جاران دەمگوت ئەگەر ئاقدەس بێ بۆ ئەستەمبۆڵ، ئەوا نزیکی خۆمە و خەیاڵم ئاسوودە دەبێ. کەچی زۆر ناڕەحەت تر بووبووم دڵم هەر لەلای ئەو بوو هۆشم لەلای خۆ نەبوو کۆشکەکەی ئیحسان خانم لە گەڕەکی خانەدانانی شارا بوو لە چاخانەکەوە زۆر دوور بوو گەر بیمیستایە بچم بۆ دیدەنی ئەقدەس کرێی ئوتومبێڵێکی زۆرم پێویست دەبوو منیش ئەو پارەیەم نەبوو ڕۆژێ لە بەیانیەوە زوو کەوتمە ڕێ ها بڕۆ ها بڕۆ ها بڕۆ تا گەیشتم کە گەیمە بەر دەرگای کۆشکەکەی ئیحسان خانم نیوەڕۆ تێپەڕی بوو لە برسانا و لە شەکەتیدا پەکم کەوتبوو ماوەیەک بە دەوری کۆشکەکەدا سوڕامەوە شەرمم دەکرد لە دەرگا بدەم و ئەقدەست گاز بکەم ماوەیەک چاوەڕێم کرد بەڵکو ئەمە خوای ئەقدەست بێتە دەرێ لە پڕ لە پشت پەنجەرێکی نهۆمی خوارەوە ئەقدەسم بینی لە شوێنێکدا بوو پتر لە ئاشخانە دەچوو ئەقدەسی شۆخ و شەنگم سەرگەرمی کارکردن بوو، هێندە سەرگەرم بوو تفەنگت لە پەناجێی بتەقاندبایە و ئاگا ناهاتەوە. ڕواڵەتی زۆر گۆڕابوو، جل و بەرگی لادێی فڕێدابوو کراسێکی گوڵگوڵی قۆڵ کورتی لەبەر کردبوو. سەر پۆشەکەی فڕێدابوو، قژە ئاوریشمیەکەی شانە کردبوو بەسەر شان و ملی داهاتبوە خوارێ. کە ئەم دیمەنەم بینی هۆشم لەلای خۆم نەما. عەینی ئەو برسیەی کە کۆمەڵە خواردنێکی جۆراوجۆری گەرم و بەلەزەت ببینێ ئاوا ئاوزاییە دەمم لە دڵی خۆمدا گوتم چ زوو فێر بوو مردوو مراوە وەک لە جوانیدا بێ وێنەیە وا دیارە لە کابانیشدا هەر بێ وێنەیە خوایە گیان پارەی شاییمان بۆ بڕەخسێنی ئەقدەس هەر سەرگەرمی کارکردن بوو چوومە ژێر پەنجەرەکە بە ئەسپایی لە شوشەکەمدا بەڵام ئەقدەس و ئاگا نەهات خەریکی کەباب برژاندن بوو لەم کاتەدا تەلەفۆن لێیدا شیشە کەبابەکانی لەسەر زوخاڵەکە بەجێهێشت و بە غاردان چوو بەلای تەلەفۆنەکەوە. هێندە بە ناز قسانی دەکرد، پیاو خۆزیای پێ دەخواست. هەستی حەسوودیم جوولە. ئەگەر لە تەنیشت ئەقدەسەوە بام، لەگەڵ هەموو خۆشەویستییەکەدا تەلەفۆنەکەم لە دەستی وەردەگرت و بە عاردیم دادەدا. ئەقدەس تەلەفۆنەکەی دانایەوە، بە توندی لە شووشەی پەنجەرەکەمدا. ئەقدەس ڕاتڵەکی و بە ترسەوە ڕوانییە پەنجەرەکە. هەر کە بینیمی هاواری کرد، زیندە، هەی کۆڵەکەکەی ژیانم! ئەوە لە کوێی؟ بە پەلە دەستی بە بەرهەڵبێنەکەی سڕی و هاتە لای پەنجەرەکەوە گوتی، چۆنی حەیاتم؟ زۆرم بیر دەکردی. منیش بە ڕادەیەک شڵەژابووم، زمانم چووە کەلیلە. ئاقدەست پرسی، بۆ داماوی؟ وەرە ژوورەوە! وەرە ژیان و خۆشی و هەموو ساتەکانی ژیانم. بە ئیشارەی دەست دەرگای چوونە ژوورەوەی نیشاندام و خۆشی بە ڕاکردن هات کە دەرگاکە بکاتەوە. بە نابەدڵی بەرەو دەرگاکە چووم. کە چوومە ژوورەوە پرسیم، خانم پێی ناخۆش نییە؟ نا، هێشتا لە جێگادایە. جگە لەویش کەس لە ژوورێ نییە. چووینە ئاشخانەکەوە ئاقدەست دەستی بە کارکردن کردەوە. وەکوو مەکینە ئیشی لێ کرد. لە لایەک فشەی مەنجەڵی هەڵم بوو، لە لایەکی دی دزە دزی کەباب بوو. لە لایەکی دییەوە دەنگی ماشینی جلشۆری بوو. ئیدی هەر مەپرسە، گوتم ڕۆحە گیان، دەقیقەیەک ئەم دەنگە دەنگانە خامۆش بکە. چەند قسەیەک بکەین وتی ئاخر دەبێ فراڤینیان بۆ ساز بکەم تۆ قسە بکە من گوێم لێتە ئاخر جانەکەم چما دەکرێت چاود لە کار و گوێت لە یار بێ ئەقدەس بزەیەکی عاشق کوژانەی بۆ کرد و گوتی بۆ نابێ قسە بکە حیاتم تا مزرۆی ژنەوتنی دەنگتم پرسییم لە ئیشەکەت ڕازیت زۆر ئاسوودەم هیچ خەمێکم نییە تەنیا دووری تۆ نەبێ تەنیا خەمی من جودایی تۆیە سەری داخست لەو دەمەدا کە دڵۆپە ئاشکێک لە چاوە جوانەکانی دەچۆ ڕاگوتی حیاتەکەم بەڵە گیانەکەم چیت دەوێ دەمەوێ شتێکت پێ بڵێم هەر یەک شت دەبڵێ دەترسم بابم بە شوێنەکەم بزانێ بێن و بم بەنەوە بۆ گوند تووبی خوا زوو بم بە لای قازی و مارەمکە جا من چیم پێ دەگوترێ؟ قسەی ماقووڵی دەکرد. قژە ئاوریشمینییەکەییم لادایە لاوە و گوتم ڕوحەکەم، هەموو هەوڵ و ڕەنجێکی من هەر بۆ ئەمەیە، بەڵام تا ناسنامە وەرنەگرم قازی مارەت ناکا. ئەقدەس هەر بەو دەقەوە کە سەرگەرمی کارکردن بوو، چ وڵامێکی نەدایەوە و کەوتە گریان. زۆری نەمابوو دڵم پڕ بێ و فرمێسک بە چاوانمدا بێتە خوارێ. بە تۆپزی جڵەوی خۆم گرت و گوتم زۆری نەماوە. لەم ڕۆژانەدا دەمدەنێ بۆنی خواردنەکان بەسەرما هات لە برسانا دڵم زەحفی دەکرد ئەقدەس وەک بڵێ هەستی کرد کە لە دوێنێوە نانم نەخواردووە گوتی با تۆزێ خواردنت بۆ دابنێم و بیخۆ ناخۆم تێرم کە بۆ ئێرە هاتم نانم خوارد چونکە نەم دەتوانی لەوەی پتر خۆم بگرم هەستام و گوتم من دەڕۆم ئیشاڵەتان ڕۆژێکی دی هەواڵی خۆشت بۆ دێنم جاری سێیەم کە چوومە دیدەنی ئەقدەس، ویستی پارەم داتێ. بە دڵسۆزییەوە گوتی من پارە چی لێ بکەم؟ وەرە پارەکانت دەدەمێ بۆم هەڵگرە. بەڵام لێم وەرنەگرت. بەو هەموو بێ پارەییەوە دڵم نەدەهات دەست بۆ پارەی ئەو بەرم. پێنج شەش مانجێک بە سەر کارکردنی ئەقدەسدا تێپەڕی. هاوشارییەکەم کە لە ژوورەکەی ئەودا دەنووستم، دەستی بە پرتە و بۆڵە کرد. هەمیشە دەیگوت بۆچ پارە لە ئەقدەس وەرناگری کە قەرزەکانتی پێ بدەیتەوە؟ حەقیشی بوو. زۆری قەرزار بووبووم، بەڵێنم بە هاوشارییەکەم دا کە لە ماوەی چەند ڕۆژێکا قەرزەکانی بدەمەوە. عەسرانێک بێتاقەت و بێزار لە چاخانەکەدا دانیشتبووم و بیرم لە ئاقیبەت و ئەنجامی خۆم دەکردەوە. یەکێک لە مشتەرییە هەمیشەییەکانی چاخانەکە کە ئاشنایەتیم لەگەڵیدا پەیدا کردبوو، هات لە تەکمەوە دانیشت و دەستی بە شۆخیان کرد. ئەوە چیتە فڵانی، دەڵێی گەمییەکەت غەرق بووە؟ گوتم بریا، بریا، بریا. گەمین دەبوو غەرق دەبوون کڵۆڵی من گەلێک لەوە گەورەترە بێ ئەوەی ئەو پرسیار بکە هەموو شتێکم لە نوکەوە بۆ جێڕایەوە کە تەواو بووم گوتی براجان وەک هەز دەکەم تۆ پیاوێکی ئابڕوومەند و چاچی دەمەوێ خزمەتێکی وەهات بکەم کە تا ماوی هەردووعای خێرم بۆ بکەیت گوتم نۆکەرتم هەر کارێ بڵێ من حازرم تەنیا لەم بەدبختیە قوتار بم چی دیم ناوێت من دەمەوێ کارێکی هاوبەشت لەگەڵدا بکەم کارێکی وا کە لە ماوەیەکی کەمدا حسێبی پارەی خۆت نەزانی گوتم چ کارێ گوتی لە گەڕەکێکی قەرەباڵغدا دوکانێکی میوەفرۆشی دەکەینەوە من وەستای ئەم کارم کەسێ نەمرێ دەیبینێ بەردی شەقامەکان دەکەمە سەبەتە میوە و لە بری کاڵەک و شووتی بە خەڵکی دەفرۆشم ئەم کارە بەر لە هەموو شتێک زمان لوسی دەوێ. باوڕ ناکەم لەم ڕوەوە کەس گرەو لە من بەرێتەوە. هیچم لە تۆ ناوێ. هەموو کارەکان خۆم دەیکەم. ڕێز و پارەش بۆ تۆ. وەکو گوتویانە کاسبکار خۆشەویستی خوایە. قسەکەیم پێ بڕی و گوتم کاکە گیان من چەند جاری تریش پێم گوتووی کە ناسنامەم نیە. قەیدی نیە تۆ نیتە خۆ من هەمە. کرێی دوکانەکە بە ناو منە و دەنوسین. مۆڵەتی کاسبی کردنەکەش بە نێوی خۆمەوە دەردەکەم ئا گرینگ نیە تۆ کاری ژمێریاری ئەنجام بدە پارەکان وەرگرە لە دڵی خۆمدا گوتم کە من پارە وەربگرم ئیدی یارۆ ناتوانێ فێڵم لێ بکا گوتم زۆر باشە حازرم یارۆ هەڵوەستەیەکی کرد و گوتی بەڵام سوکە دەسمایەکمان دەوێ کە ئەمەم ژنە و داسڵەکی مگوتم چەندێ زۆرمان ناوێ سێ هزار لیرەیەک بەسە بەم سێ هزار لیرەیە سی هەزار لیرەوە دەست دەخەین. لەم ڕۆژەدا سێ هەزار لیرە هەر پارە نییە. هەر کە دووکانەکەمان کردەوە، ئەوسا بە چاوی خۆت دەبینی کە چۆن پارە پەیدا دەکەم. تۆ لەسەر دەغیلەکە دانیشە و پارە بژمێرە. کارەکانی دی هەمووی لە ئەستۆی من. بیرم لەوە کردەوە کە هەندێ پارە لە ئەقدەس وەربگرم. چەندم لێ پاڕایەوە کە پارەکەی بۆ هەڵگرم، کەچی قەبووڵم نەکرد، بەڵام خۆ گەر کاسبی پێوە بکرێ، چ عەیبێکی هەیە؟ بە قەرز لێی وەردەگرم. کوڕە هەر دەیکەم بە شەریک. لە شەریکەکەمم پرسی دەتوانم ناسنامەش وەربگرم؟ بەڵێ، کە بوویت بە خاوەن پارە ناسنامە زۆر ئاسانە، لە بری ناسنامەیەک دەتوانی سیان وەربگری. لە خۆشیاندا ئەوقرم نەبوو، دەمویست باڵ بگرم و بفڕم. ڕێگای کۆشکەکەی ئیحسان خانم چوار سەعاتە. من بە سێ سەعاتان تەقەم لێ هەستا. سەیرم کرد ئەقدەس دیسان لە ئاشخانەکەدا خەریکە. کە بینیمی بەرەو پیرم هات، دەستی لەم لم کرد، ماچی کردم و گوتی، حەیاتەکەم، ڕۆحەکەم، چ خێرە؟ زۆر شادیت؟ ناشێ مژدەی خۆشت پێ بێ. هەر مەپرسە ئەقدەس گیان، بەساقە، نازانی چ مژدەیەکی خۆشم پێیە؟ خێرا کە قسام بکە، دڵم بوو بە ئاو. قسەکانی شەریکەکەمم بۆ گێڕایەوە. کە گەیمە سەر پارە و دەستمایە، زمانم بەسترا. بە دەمەلالەیەکەوە گوتم، تە-تە-تە-تە-تە-تەنیا، تەنیا. کە من بێدەنگ بووم، ئەقدەس پرسی، تەنیا چی؟ بڵێ، بێ ئەوەی سەر بەرز بکەمەوە، گوتم، تەنیا سووکە دەستمایەکم دەوێ. ئەقدەس نەیهشت قسەکەم تەواو بکەم، بە ڕاکردن ڕۆی و گەڕایەوە. کیسەیەک پارەی هێنا و لەبەر دەستم هەڵیڕشت، پارەکەم ژمارد، چوار هەزار و پێنج سەد لیرە بوو. گوتم، ئەوپەڕی دوو هەفتەی دییە ئەو پارەیەت دەدەمەوە. ئەقدەسی خۆشەویست گوتی، بیدەیتەوە یان نا گرینگ نییە تەنیا مارەکردنەکەم بەلاوە گرینگ و مەبەستە دەترسم بابم شوێنەکەم بدۆزێتەوە و بێ بە تۆبزی بمباتەوە نیگەران مەبە حەیاتەکەم زۆری نەماوە دوکانەکە بکەوێتە ئیش هەرکە بووم بە خاوەن پارە ناسنامە وەردەگرم و دەست بەجێ دەچین بۆ لای قازی ئەقدەس بە چاوی پڕ لە گریانەوە گوتی بە تەمای خوا یەکسەر گەڕامەوە بۆ لای شەریکەکەم سێ هەزار لیرەم دایە ئەو باقیەکەم لای خۆم هەڵگرت سێ هەزار لیرەکە بەشی نەکرد دوای چەند ڕۆژێکی دی پارەکەی تریشم دایە کە دوکانەکە تەواو بوو شەریکەکەم گوتی چاکتر وایە لە پێشا کارتی شەریکایەتی بنووسی گوتم برادەر بەڵێن و نووسینی من یەکە بەڵێن لە لای ئێمە هی پیاوانە و لە ئابڕوو و نامووس بە نرخترە من تۆم قبوڵە و پێویست بە کارتی شەریکاتی ناکە بۆیە ئەمەشم دەوت چونکە تاقە دینارێکمان بۆ نەمابۆوە بەڵام شەریکەکەم نەهاتە ژێر بار و گوتی نا نا دۆستی ئازیز دونیا مان و نەمانە، نابێ پشت بە هیچ شتێکی ئەم دونیا دوونە ببەسترێ. مرۆڤ نازانێ تا سەعاتێکی دی دەمێنێ یان نا. من نامەوێ گوناحبار بم و حەقی خەڵکیم کەوێتە ئەستۆ. تا کارتی شەریکایەتی نەنووسین من دەست بە کار ناکەم. سەیرم کرد نە ئەو دەستبەردار دەبێ و نە پارەشمان هەیە. ناچار چوومەوە بۆ لای ئەقدەس و مەسەلەکەم بۆی گێڕایەوە. هەندێکی دی پارەم لێ وەرگرت. چووینە لای عەقدنووسێک و قەرارێکی چاکی بۆ نووسیم. هێشتا دەقی کارتی شەریکایەتییەکەم لە یاد ماوە. بەم شێوەی خوارەوە قەرزاری نێوان زیندە و سالم ڕێک خرا و هاتە مۆرکردن. مۆڵەتنامەی مغازەکە و مۆڵەتی کاسبی بە نێوی کاک سالم دەبێ بە شایەتی فڵان و فڵان. دەرامەت و داهات لە نێوانیاندا برابەش دەبێ بە شایەتی فڵان و فڵان. هەردووکمان پایینی عەقدەکەمان ئیمزا کرد. شەریکەکەم وێنەیەکی لێ هەڵگرت و منیش وێنەیەک. دەستمان خستە نێو دەستی یەکدی و عەقدنووسەکە گوتی، خوا خێر و فەرتان بەسەردا ببارێنێ ان شاءاللە بۆ سبەینێ دەستمان بەکار کرد میوە و سەوزەمان خستە دوکانەکەوە بەو شێوەی کە شەریکەکەم گوتبووی کەوتینە کار شەوانە دوای داخستنی دوکانەکە تا ماوەیەک پارەمان دەژمارد بەڕاستی پارە ژماردنیش خۆشە هەمیشە شوکرانەی خوام دەکرد لە بیری ئەوەدا بووم زووتر هەندێ پارە پێکەوە بنێم و بە بەرتیل ناسنامەیەک دەربێنم بەڵام شەریکەکەم ڕازی نەبوو دەست لە پارەکان بدەین دەیگوت پێویستە پتر پەرە بە دوکانەکەمان بدەین تا سودمان پتر ببێ حەقی بوو کاسبکار تا دەستمایەکەی زۆرتر بێ قازانجی پتر دەبێ. بنی پێڵاوەکەم کون ببوو کراسەکەم پارچە پارچە بووبوو خەریک بوو بکەوێتە خوارەوە بەڵام لەبەر کاسبی ئاگام لێ نەبوو شەو و ڕۆژ کارم دەکرد بە ئومێدی ڕۆژێکی خۆشتر هێندە سەرقاڵ بووم تەنانەت ماوەی سەردانی ئەقدەسیشم نەبوو ئەقدەسی خۆشەویست خەمی منیشی هەڵدەگرت و دەهات بۆ دوکان و بە دڵسۆزیەوە پێی دەگوتم خوا قوتت بدە بە قسەکانی ئەو هێندەی دی گەرم دەبوو. هەمیشە لە کاتی خواحافیزیدا بە چاوی پڕ لە گریانەوە دەیگوت، مارە بڕینەکە فەرامۆش مەکە، بابم کۆمەڵێکی بۆ ئەستەمبۆڵ ناردووە کون بە کون بە شوێنمدا دەگەڕێن. دەمگوت ئازیزەکەم خۆ خۆت دەبینی کە کارەکەمان خەریکە دەق دەگرێ، کەمێکی دی سەبرم لێ بگرە و دان بە خۆتا بگرە. چەند مانگێکی دی تێپەڕین، ئەقدەس خەریک بوو سەبری نەمێنێ. خۆشم وردە وردە نیگەران دەبووم. دوو سێ جار بە شەریکەکەم گوت، با دانیشین حیسابێک بکەین و هەندێ پارە لادەینە لاوە، دەمویست جل و پێڵاو بکڕم و تەگبیرێکی ناسنامەکەم بکەم. بەڵام شەریکەکەم هەمیشە ئەمڕۆی بە سبەینێ دەسپارد. تا ڕۆژی بەیانی زوو چووم بۆ دوکان، قفڵەکانم کردەوە و دەڕابەکەم هەڵدایەوە. وای خوایە چیم بینی! دوکانی ڕووت و قووت، هەموو شتەکان برابوو. وەکو شێت دەستم بە داد و بێداد کرد. موسڵمانان فریام کەون دوکانەکەیان بڕیوین. دراوسێی دوکانەکان کە گوێیان لە داد و هاوارم بوو، بە ڕاکردن بەرەو دوکانەکە هاتن. قەسابێک کە دوکانەکەی بە دەستەڕاستی دوکانەکەی ئێمە بوو گوتی. برادەر، بە خۆڕایی داد و بێداد مەکە. مەسەلەکە نە دزە و نە فڵان و فیسار. بە توڕەییەوە پرسیم، ئەی کەرەسە و تفاقی دوکانەکەت چی لێ هاتووە؟ چایچییەک کە بە دەستە ڕاستی دوکانەکەمانەوە بوو گوتی، بەیانی زوو هێشتا دنیا تاریک بوو، شەریکەکەت هات و هەرچییەک لە دوکانەکەدا بوو پێچایەوە و خستییە دوو گالێسکە و بردی. کابرایەکی دەللا کە دوکانەکەی لە بەرامبەرمان بوو گوتی، من لێم پرسی مەسەلە چییە؟ گوتی لە شوێنێکی دیدا دوکانمان کردۆتەوە. ئەژنۆم شکا. پشتم چەمی. دوای ئەم هەموو ڕەنج و کۆششە شەریکەکەم تاڵانی کردم و هەرچیم هەبوو بردی لەو کاتەدا کە دەم بۆڵاند و بەداخەوە دەتلامەوە پۆستە تێکە هات و پرسی ئەمە دوکانی سالم پاک نیازە؟ گوتم خۆی لێرە نییە من شەریکیم فەرموو چیت دەوێ؟ دەفتەرێکی هێنایە پێشەوە گوتی ئێرە ئیمزا بکە پرسیم ئەمە چییە؟ نامەیەکی گرینگە نامەکەم وەرگرت و ئیمزام کرد کە پۆستەچیەکە ڕۆی زەرفەکەم هەڵپچڕی سەیرم کرد کاغەزی ڕاگەیاندنی داراییە دەربارەی دەرامەت واتە دەخلی دوو هەزار و پێنج سەد لیرە باج هاتبوە سەرمان ئەگەر لە ماوەی پازدە ڕۆژدا نەدرێ ئەوە دەوڵەت دوکانەکەمان هەڕاج دەکا بەندیەکان تێک ڕا گوتیان نۆبەتی ئەو قەوانەیە ڕدێن سپی قاوشەکە گوتی بێگومان تۆی گەوجیش چویت باجەکەت دا یەکێک لە بەندەکان لە بری زیندە وڵامی دایەوە، نا، چ پەیوەندیەکی بەمەوە هەیە تاکو باج بدا، مۆڵەت نامەی دوکانەکە بەناوی شەریکەکەوە بوو، خۆ کەر نەبووە باجەکەش بدا. زیندە وەڵامی دایەوە، نەخێر وانیە، ئەگەر باجەکەم نەدابا دوکانەکەم لە کیس دەچوو، چونکە کەم و زۆر کاسبی فێربوو بووم، بڕیارم دا بەخۆم دوکانەکە بکەمەوە. دیسانەوە چووم بۆ لای ئەقدەس، هەرچی پارەیەکی هەبوو لێم وەرگرت، لە پێشا باجەکەی دەوڵەتم دا. ئەوجا شتومەکم بۆ دوکانەکە کڕی و بۆ جاری دووەم بە دەهۆڵ و زوڕناوە دوکانەکەم کردەوە. کارم لە جاران گەلێ چاکتر دەڕۆی. خەڵکی گەڕەکەکە کە بە مەسەلەکەیان زانیبوو هەر وەکوو یارمەتی هەموو شتێکیان لە من دەکڕی. هێندە سەرم خاڵ بوو نام پرژا سەری خۆم بخورێنم. ئەگەر کار وا بڕۆیشتایە لە ماوەی دوو سێ مانگدا جێی زیانەکەم پڕ دەبۆوە. خەرجی ناسنامەکەشم دەردەچوو. بەیانییەکی زوو پاسەوانێک لە پۆلیسخانەوە بە شوێنم داهات و گوتی، زەلامێک شکایەتی لێ کردووی کە بەبێ پرس دوکانەکەیت بەکارهێناوە بەندێکان بەیەک دەنگ وتیان نۆ بەتی ئەو قەوانەیە زیندا ئەم بیرەوەریە تاڵانەی وەیاد هاتنەوە ئیدی نەیتوانی درێژە بە حیکایەتەکەی بدا چونکە کات لە نیوە شەویش تێپەڕی بوو بڕیاریاندا سبەی شەو پاشماوەکەیان بۆ تەواو